الحمد لله حمدا كثيرا كما أمر والصلاة والسلام على حبيبنا محمد سيد البشر وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر وأذن بخبر وسلم تسليما كثيرا أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله فإن تقواه أربح تجار وبضاعة واحذروا معصيته فقد خاب عبد فرط في أمر ربه وأضاعه وعليكم بما كان عليه السلف الصالح والجماعة لە وتاری ئەم جارەماندا باز لە چین و توێژێک دەکەین کە لە کۆمەڵگای نەفامیدا پەراوێز خراوە پشتگوێ خراوە بێوەفایی بەرامبەر کراوە خەڵک باسیان ناکە لە کاتێکدا ئەوانە بێوەفاییان بەرامبەر دەکرێت و ڕۆژگارێک بووە خزمەتی ئێمەیان کردووە و ئێمەیان بەخێو کردووە و ئێمە قەرزاری ئەوانین و هەندێ جاریش لەبەر شەڕی قاسە و کاسە لەبەر شەڕی کورسی و کلێرە چێ خاڵە پیرەی لە بیرە خاڵە پیرە بە ئازارە و دەردەدارە بەڵام فەرامۆش خراون لەم دیارە بۆیە لە وتاری ئەمڕۆماندا باس لە مافی پیر و بە ساڵاچوەکان دەکەین سەرەتا دەبێ بزانین پیر چێە ئەمە سنەت و سروشتی ژیانە ئیمانداران کوا هەر یەکێک لە مرۆڤەکان لە سەرەتاوە بێهێز و بێدەسەڵاتە و مناڵە و لە مناڵی بۆ گەنجی و لە گەنجی بۆ پیری و لە پیری بۆ مردن خوای گەورە فەرموویەتی الله الذي خلقكم من ضعف خوای گەورە ئەوەیە کە ئێوەی دروست کردووە لە زەعیفی و بێدەسەڵاتی لە ئاوێک مناڵێکی بێدەسەڵات ثم جعل من بعد ضعف قوة دوای ئەوەی کە بێدەسەڵات بووی و مناڵێک بووی ئەو جار دەبی بە گەنجێکی بەهێز و بە پێز و سەرکەش ئەو گەنجە بە قووەتە جاری وایە مەغرورە لە دوای ئەوەش ئەو گەنجە ئەگەر مایەوە ثم جعل من بعد قوة ضعفا وشيبة پاشان لە دوای ئەو قوەتە و هێزەوە بێهێز دەبێ پیر دەبێ و وە پاشانیش دەمرێ یەخلق و مایەشا خوا چی ویسی لەسەر بێ دروستی دەکات وهو العلیم القدیر خوای گەورە زانایە و بەتوانایە لە دڵۆپە ئاوێکەوە کردی بە مناڵێک، مناڵێکی بێهێز، لە مناڵێکەوە بۆ گەنجێکی بەهێز، لە بێهێزی بۆ بەهێزی، لە بەهێزی بۆ بێهێزی، ئایا ئەو خوایە ناتوانێت لە ڕۆژی قیامەتا زیندوی بکاتەوە؟ بێگومان دەتوانێت زیندوی بکاتەوە، ئەی ئەوانەی کە بڕوایان بە زیندوبوونەوە نییە بۆچی ئەوەندە بێ عەقڵن؟ چونکە خوا دەفەرمێ ومنکم من یرد الی ارذل العمر لکی لا یعلم من بعد علم شیئا هەندێک لە ئێوە هەڵدەگرین دەمێنێتەوە بۆ تەمەنی پیری بۆ ئەوەی کەوا وای لێدە هیچی لە بیر نامێنێ هۆش و گۆشی نامێنێ کە لە مناڵیا هیچی نێزانی دوایش ئاوای لێدێ بۆیە بەڕێزەکانم با بزانین ئەمە سنەت و سروشتی ژیانە جا بزانە پیر کێیە؟ زانایان دەڵێن پیر لە شەست و پێنج ساڵ بەسەرەوە پێی دەڵێن پیر کە نەخۆشی درێژخایەن دەوری داوە و شەکرە و زەخت لە خزمەتیدایە هەموو دەمێ لە بەرنامەی دەستکردی مرۆڤەکاندا هەندێک شت نووسراوە سەبارەت بە پیران لە ساڵی 1982 124 دەوڵەت کۆبوونەوە وتیان با مافی پیران دەست بە ئەنجام بین هەندێک شتیان نووسی و هەندێک بەرنمەیان دانا و وتیان قەرنی 19 قەرنی پیرەکانە و لە ساڵی 2002 لە مەدرید کۆبوونەوەیە کرا سەبارەت بە مافی پیران و هەندێک بڕیاریان دا بەڵام دەبێت بڕیاری ئەوان چی بێ لە بەرنامەی دەستکرد و لە کۆمەڵگەی نەفامیدا ڕێزی پیران ئەوەیە کەوا بڕیاریاندا بەردەوام خەڵوەتگەی پیری بکەنەوە لە کۆمەڵگەی نەفامیدا بە جۆرێکە کە کەسەکە پیر بوو هەموو سەرنجام و ئاواتەکەی خەڵوەتگەی پیریە کە دەڵێ جا پێویست بە من ناکە ئەگەر نەخۆش بوو خەستەخانە خۆ ئەگەر مردی شارەوانی دەینێژێ و لە خەڵوەتگەی پیریش بۆ خۆی نانی دەدەنێ و دوور لە سۆز و خۆشەویستی و خزمایەتی و کەسوکار خەڵکانی بێوەفا ئاوا بەو جۆرەن بەڵام سپاس بۆ خوا لە کۆمەڵگەی ئیسلامیدا بە جۆرێکی ترە تازە بە تازە لە وڵاتی ئێمە لە شارەکەماندا خەڵوەتگاچی پیری هەیە و و دەیانەوێت چەندانەی تریش بکەنەوە لەلایەک خەڵوەتگەی پیری زۆر باشە بۆ ئەوانەی کە بێکەس و بێکارن، بەڵام لە لایەکیشەوە زۆر عەیبە بۆ ئەوانەی خۆیان بە موسڵمان دەزانن بە قسە ژنەکانیان باوکە پیرە و دایکە پیرەیان دەردەکەن و ئەیخاتە سارێک و فڕێ ئەدا ئەمە ڕسوایی و شەرمەزاری و عەیبەیە لە کاتێکدا لە هەندێک وڵاتی ئێمە لە هەندێک شاری کوردستانی ئێمە وەکو پارێزگای هەڵەبجە تا ئەم کاتانەش وتێلی تیا نەبووە هەر خەڵک هاتووە میوان هاتووە خزمەتیان کردووە پیرەمێرد هاتووە خزمەتیان کردووە بۆیە بەڕێزان و خۆشەویستان بەڕاستی لە ئیسلامدا ڕێزی پیران گیراوە و لە غێری ئیسلامدا ڕۆژێکیان بۆ دیاری کردوون بە ناوی یەکی دە هەموو ساڵە یادی پیران دەکەنەوە و سەردانێکی خەڵوەتکەی پیری دەکەن و چەپچێک گوڵی پلاستیکیان بۆ دەبن کەوا هیچ ئیسیفادەی نییە و نە بۆنی هەیە و نە چێژی هەیە بەڵام لە ئایینی پیرۆزی ئیسلامدا هەزار و چوار سەد و سی و پێنج ساڵ بەر لەم کاتە هەموو مافی پیران و بەساڵاچوان دابین کراوە لە ئاینی پیرۆزی ئیسلامدا هەر بە کورتی بەم شێوەیە یەکەم هەر کەسێک ڕێز لە پیر بگرێ واتە ڕێزی لە فەرمانی خوا گرتووە ئەوەتا پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرموویەتی ان من اجلال الله اکرام ذی الشیبة المسلم وحامل القرآن لە نیشانەی شکۆ و بەرزی ڕاگرتنی فەرمانی خوا هەر کەسێک کە شکۆی خوا دەپارێزێ ئەوانەیەشێ لە سفەتەکانن ئەوەیە ڕێز لە خاوەنی مووی سپی دەگرن ڕێز لەوانە دەگرن کە هەڵگری قورئان و حرمەتی زۆریان بۆ دادەنێن وە هەروەها دووەمینیشیان ئەوەی لە کۆمەڵگەی ئیسلامیدا ڕێز لە ڕیشی سپی و لە خاڵە پیران نەگرێ ئەی گەنجان دەفەرمێ ئەوە لە کۆمەڵگەی ئیسلامیدا نامۆیە غەریبە شازە چۆن دەبێ ڕێز لە پیر نەگیرێ و دەفەرمێ پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمێتی ئەمە لە ئومەتی من نییە لیس منا من لم یرحم صغیرنا و یوقر کبیرنا لە ئێمە نییە هەر کەسێک بەزەی نێتەوە بە بچووکەکاندا و ڕێز لە گەورەکان نەگرێ ڕێز لە بەساڵاچوەکان نەگرێ ڕێز لە زانا و داناکان نەگرێ گەورە بە هەموو معنایەک دەفەرمێ لە ئێمە نییە کەواتە لە کۆمەڵگای ئیسلامی نییە ئەو کەسێک ڕێزی حرمەتی پیر نەگرێ جا ئەگەر سەرنج دەن نەیفەرمووە یوقر الکبیر فەرمووی کەبیرەنا پێغەمبەر صلی الله علیه وسلم نسبەتی داوە لای خۆی یعنی هەر کەسێک ڕێز لە پیران نەگرێ معنای ڕێزی لە فەرمانێکی پێغەمبەر نەگرتووە صلی الله علیه وسلم ئەی لەو مافە گەورەیە و هەروەها لە ئادابی سڵاوکردنیشدا وەکو ڕێزێک بۆ خاڵە پیران و بۆ گەورەکان پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی ویسلم الصغیر علی الکبیر دەبێ بچووک سەلام لە گەورە بکات ئای چەند دڵخۆش دەبێت ئای چه حورمەتێکە دەبێ بچووک سەلام لە گەورە بکات کاتێکە پێی دەگات چوارەمینیشیان بەڕێزەکانم گەنجە خۆشەویستەکان لە هەردوو ڕەگەز پێویستە ڕێزی پیران بگرن چونکە هەرگەس بگرێ ڕێزی پیرێ کە پیر بوو ڕێزی دەگیرێ لە فەرمودەیەکە بسند ضعیف پێغەمبەر صلی الله عليه وسلم فەرموویەتی ما أكرم شاب شيخا لسنه إلا قيض الله له من يكرمه عند سنه هەر کەسێک لە بەر ڕیشە سپێ جوانەکەی ڕێز لە پیاوێکی ڕیز سپی و بەتەمەن بگرێ هەر گەنجێک هەر گەنجێک ڕێز لە پیاوێکی بەتەمەن بگرێ لەبەر ڕیشەکەی ئەوە ئەویش کە پیر بوو خوای گەورە کارێکی وای بۆ دەکا کە ئەویش ڕێزی لێ بگیرێتەوە حرمەتی لێ بگیرێ الجزاء من جنس العمل پاداش لە تۆڵەی عملەکەیە چی بچێنی ئەوە لە درویەوە خۆ ئێمە هەموو ئەوەمان بیستووە کە یەکێ لە کوڕە گەنجەکان بابی بابی کۆتەرەداری پیری خستە سەرشانی و لە کۆڵەی ناو بردی بۆ سەر شاخەکە ویستی لەسەر شاخەکە هەڵی دێنێتە خوارێ و با لە کۆمان بێتەوە ژنەکەی بۆڵە بۆڵ دەکا و بابە بەڵغەمی هەیە و بۆڵە بۆڵی هەیە بەڵێ باوە پیرەکە لە پشتی کوڕەکەی بوو وتی کوڕم ئەم بەردەیان نا ئەوەکەی سەروتریان سەروتریان وتی بۆ باوکە چییە ئەو گۆی زانی بۆ سەیرانی دەبا وتی وەڵا ئەمیش باوکی خۆم لە سەرەوەتر فرەدایە خوارێ تۆش بی بە سەرەوەتر ئەو زاکوڕەکە ئاقڵ بۆ تێ گەی وتی بەخواوە دوا ڕۆژی منیشەو خێرا بردیەوە خزمەتی کرد ئەمە چیرۆکە و مێژووە یعنی تەنانەت کۆمەڵەشت دەجێڕێتەوە کە ئەم نوکتانە لەوانەیە زیاد و کەمیشی لێبێ ئەڵێ ژنێک هەبوو خەسوەکەی کوێر بوو، نابینا بوو. ئەڵێ هەموو جارێک کە گۆشتیان دێنایەوە، ئەو گۆشتە جوانەی نەدەدا بە خەسوە نابیناکەی، دەچوو بۆقی بۆ دەکوڵاند و بۆی دەبرژاند و گۆشتی بۆقی دەدایە. هەموو جارێ بۆقی دەدایە، لە لادیانیش بۆق زۆرە. ئینسان کە لە خوا نەترسا، ئای دنیا! بەڵێ کاتێک کە کاتێک کە ئەو ژنە مرد ئەو بووکەش خۆ هەروا بووکە جوان نابێ ئەویش پیر بوو بوو بە خەسوو ئەڵێ سبحان الله کوڕەکەی زۆر ڕێک و پێک بوو بەڵام دەڵێ هەموو جارێک گۆشتی جوانیان بۆ دێنایەوە ئەو گۆشتە لە بەردەستی دەبوو بە بۆق جارێک نەبوو دوو نەبوو کوڕەکە تووڕە بوو بە خێزانەکەی گوت بۆ وایە بۆچی بە بۆقە دەی بەدایکم ئەڵێ بە چاوی خۆت وەرە تەماشاکە ئەو گۆشتە جوانەی هێنا کوڵاندی برژاندی لەبەر دەمیان دانا بوو بە بۆق داکەکەی وتی لێی گەڕێ ڕۆڵە ئەوە کاتی خۆی منیش خەسوو بووم و بووک بووم و ئاوام لە خەسوەکەم کردووە ئەوە چی بچێنی ئەوە دێتەوە ڕێت هەمووی پیر دەبێ خۆ کەس حەز ناکا پیر بێ کەس حەز ناکا نەخۆش بێ کەس حەز ناکا زەلیل بێ کەس حەز ناکا بمرێ بەڵام ئەوە بە حەزی من و تۆ نییە ئەوە بەڕاستی چی پشێنی ئەوە دەدروێوە بەڕێزان و ئیمانداران ئەوجا خاڵی پێنجەم لەو مافانە ئەوەیە کە دەبێ ئەو پیرانە بخرێنە پێشەوە بخرێنە ڕیزەکانی پێشەوە پرس و ڕایان پێ بکرێ حتا لە نوێژیشدا پێغمبە سەڵاسەلم فەرموویەتی ئستە و وەلا تەختەلیف و فەتەختەلیفە قلوبکم دەی فەرمو ڕێک بوەستن و ڕیزەکانتان با بۆشایی نەبێت و چونکە بۆ ئەو کاتە دڵەکانتان ناڕێک دەبێت ئەگەر ڕیزەکانتان ناڕێک بێ چونکە بەڕاستی ئەوانەی کە پیرن پیری هەگبەی ئەزمون و ژیری خەڵکانی پیر تەجروبەی زۆرە ئەزمونی زۆرە عەقڵی زۆرە تازە بە تازە لە ئەمریکا هەمووتان دەزانن نوێنەری پیرانیان هەیە مەجلیس شیوخ کە زۆرترین دەسەڵاتی هەیە لە دەوڵەتی ئەمریکا بەڵام لە وڵاتی ئێمە کوا ڕێز لە پیر دەگیرێ بەو شێوەیە تەماشاکەن مەجلیس شیوخ بەڵام دوای هەزار ساڵ دوای ئیسلام ئەوان ئاقڵ بوون و بیریان کردەوە، چونکە خەڵکی پیر عەقڵیەتێکی تایبەتی خۆی هەیە، ئەڵێ نەوشیروانی عادل، جاری وا لە ڕیوایەتێکی کەشدا دەڵێن ئەردەشێر بووە، ئەڵێ ئەو نەوشیروانە پیرێکی بینی دەست لەرزۆکی پیری قەدیم سەیری کرد نەمامە گوێزێک دەنێژێ، وتی خاڵە پیر ئەوە گوێز بە چەند ساڵ بەردەگرێ؟ وتی شەش ساڵ حەوت ساڵ. جا وتی تۆ بەتەمای لەو گوێزە بخۆی وتی وەڵاهی جا ئێمە باو باپیرانمان ناشتیان بۆ ئێمە و ئێمەش دەینێژین بۆ دوای خۆمان وتی وەڵاهی زۆر عاقڵ بوو دای خەڵاتیش بکەن وەڵا خەڵاتیان کرد پیرەکە زەردەیەکی هاتێ و وتی ئەو بەچی زەردەت دێتێ وتی وەڵای یعنی زەردەخەنا وتی وەڵای نەمامی خەڵکی هێش بە ساڵی ساڵی جارێک بەردەگرێ هی منێشتا ساڵ نەهاتەوە بەری کرد وتی واللهی قسەکەت زۆر جوان بوو خەڵاتی چێشی بکەن دوو خەڵات ئەوجا پیرەکە جاریش کە زەردەخەنەیە گرتی وتی ئەم جارە بەچی پێکەنی ئەی پیری عاقڵ و دانا وتی وەڵای بەوە پێ دەکەنم نەمامی خەڵکی ساڵی جارێک بەردەگرێ ئی من دوو جار بەری گرت دەڵێ جارە خەڵاتێش کەشی کرد وتی با بڕۆین بەخوایشمان پێ نایڵێ بەڕاستی بەڕێزەکانم ئینسانی پیر تەجروبەی هەیە عەقڵ و عیلمی لایە با ئێمە لەلامان سووک نەبن دەبێ پرس و ڕایان پێ بکرێ خاڵی شەشەم، لە ئیسلامدا تەنانەت لە کاتی شەڕیشدا کە یاسا نامێنێ، کوشتن و بڕینە، تاڵانییە، خوێن ڕشتنە، لە کاتی شەڕیشدا دەبێ ڕێز بۆ پیرەکان دابندرێ و پێغەمبەر صلی اللە علیە و سلم کە جەیشی ئوسامەی بەڕێ کرد و ئەو وەسێتانەی بۆ کرد و هاوەڵانیش بە هەمان شێوە کە فەرمووی لا تقتلوا طفلا صغیرا ولا شیخا کبیرا ولا امرأة فەرمووی لە شەڕدا نەچن مناڵ بکوژن، ژن بکوژن، پیاوی بەتەمەن بکوژن، نا! نەفت ناکوژن ئەوانە کە لە کاتێکدا بۆ شەڕ هاتن ئەوانە ئەوانە هاتن تۆ بکوژن بەڵام تۆ مەیانکوژە بەڵام لەیەکە لە شەڕەکانی رووسیادا کاتی خۆی پیرەکانیان خزبوونە پێشەوە داگو دوی سێ ئیسفادە دەکەین یەکەمیان پیر لەبەرەوەی ناتوانە ڕاکە هەر شەڕی خۆی دەکا دووەمیان گولەیەکشمان بۆ دەگێرنەوە بۆ سار دەکەنەوە سێمیشان بارن بەسەر کۆمەڵگاوە هیچ ناکەن هەروە دەبێ نان خۆن لە کۆڵمان دەبنەوە ئەها کە ئینسان دینی نەبوو ئاوا دەبێ بەڵام لە ئیسلامدا ئەگەر داپیرە و باپیرە ئەگەر دایە و بابەت لێ ڕازی نەبێ خودا لێ ڕازی نابێ ناچێ بەهەشتێ بۆیە دەبێ ئێمە زۆر وریابین بەڕێزان و خۆشەویستان خاڵی حوتەمیان دەفەرمێ پێغمە ساسم فەرموویەتی دایکە عیشە بمان دەجڕێتەوە ئەنزیل و ناسە مەنازیلەهم هەر کەسەیەک پلە و پێگەی خۆی پێ بدا ڕێزی خۆی پێ بگرە هیوا هەیە پێگەی کۆمەڵاتی هەیە پێگەیەکی ئاینی هەیە پێگەیەکی سیاسی هەیە لە هەر بوارێکەوە هەموو کەس ڕێزی خۆی بگرە وەکو لێکدانەوەیەک بۆ ئەم فەرموودەیە مامۆستا عەبدولکەریم مودەڕیس ڕەحمەتی خوای لێبێ لە شعرێکیدا دەڵێ قەدری هەموو کەس بگرە بە میزان لە گەورە و بچووک لە زانا و نەزان جارێکیان گەنجێکی بەنجی بێهۆش پیرێکی بینی پشتی زۆر چەمابۆوە، گاڵتەی پێ کرد، وتی، ئەو قەوسە بە چەند؟ پیرەکەش وتی، کوڕم، ئەگەر بمێنی، بە بەلاش دەستت دەکەوێ، پارەی پێ نادەی. بۆیە لە شیعرێکا ئەڵێ، گەنجێ پێکەنی بە ریشی پیرێ، وەڵامی داوە لەو لاوە ژیرێ، بە خۆت مەنازە کە گەنجی بەناو، پیرمان زۆر دیوە لەسەر گۆڕی لاو. بۆیە دەبێ وریا بین ئەی گەنجەکان لە خزمەت پیرەکاندا بن هەشتەمینیان ئەوەتا پیر ئەوەندە بەڕێزە لە دەوڵەتی ئیسلامیدا ئەگەر مسلمانیش نەبێت پیر دەبێ چاودێری کۆمەڵایەتی بۆ دابین بکرێت چاودێری تەندروستی تەقاعود و خانەنشینی زۆر بەڕێزەوە بیدرێتێ ئیمامی عومەر پیرێکی ڕیسپی بینی لە کتێبی ئەلخەراجدا هاتووە کە ئەبو یوسف نووسیوێتی پیرێکی ڕیسپی بینی جوولەکە سواڵیە کرد وتی ئەو بۆ سواڵ دەکەی وتی وەڵای پیر بوو متوانام نەماوە دەبێت جزیەش بم ئەڵێ ئیمان عمر بردیەوە ماڵی خۆی هەموو داواکاریەکانی بۆ جێبەجێ کرد ئەو جار بردی بۆ بەیتورمال وتی هەرچی لەم جۆرەیە هەر دەنگ و ڕەنجێک بێ هەر دینێک بێ هەر مەزەبێک بێت هەمووی دەبێ موچای بۆ ببڕێتەوە خانەنشینی پێغەمبەر صلی الله علیه و فەرموویەتی من احب لقاء الله احب الله لقاءه هەر کەسێ حەز دەکات بە خزمەت خوا بگا هەر کەسێ حەز دەکات بە لیقای خوا بگا خواش حەز بەو دەکات ئەوانش فەرموویان قوربان جا ئەگەر مەبەست مردن بێ بەخوا کەس حەز ناکا بمرێ فەرمووی نا فەرمووی هەر کەسێک حەز دەکات بە خزمەت خوا بگات کاتێ باسی خۆشیەکانی بەهشتی بۆ دەکەن ئەوە کردەوەی چاک دەکا هەوڵی بۆ دەدا بۆ ئەوەی بە خزمەت خۆشەویستانی بگا بە خزمەت خوا بگا لە بەهشتا بە خزمەت پێغەمبەر وەسحاب بگا دەبێ وریابی خاڵە پیرە ئاخر خێر بی ئاخر شەڕ نەبی چونکە بەڕاستی پیر هیچ قۆناغی لە پێش نەماوە ئیلا ئەوە نەبێ کە مردن بۆیە دەبێ ئێمە کە ڕیشمان سپیە دەبێ هەوڵ بدەین ئەو ڕیشە سپیە خوا شەرمی لێ دەکا خوا شەرمی لێ دەکا لە فەرمودەی قودسیا هاتۆ کە عەزابیەدا بە ئاگر لەبەرەوەی ئەو حورمەتی ئەو ڕێش سپیە خۆی نەگرتووە پێی ناخۆش بە هەر خێرا تاشیوێتی تەزویری کردووە سبوغی کردووە کاری منداڵانەی کردووە دەی ئەو ئەو ئینزارە یعنی میوەکە گەیوە خۆت حاضر کە بۆ مردن بۆ قەبر و قیامەت بەڵام چی بکەی پیری وامان هەیە ئاخر شەڕە بە پیریش واز ناهێنێ خەمی قەبرەکەی خۆی نییە خاڵی دەیەم و کۆتایی، بەرەکەتی تەمەن لە چیدایە بەڕێزەکانم؟ خەڵکێک هەیە نازانێ ئەو تەمەنە چۆن دەگوزەرێنێ، هەر بە بەلاش، ئایا ژیان هەر خواردن و خەوتنە؟ پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی اعذر الله الى امرئ اخر اجله حتى بلغه 60 سنه خوای دەفەرمێ خوای گەورە عزر و بیانوی ئەو کەسانەی بڕیوە کەوا گەیاندویەتە 6 ساڵ هیچ بیانوی نامێنێ ئینسان کە گەیشتە 6 ساڵ ئەگەر 20 ساڵیشی لە تەرک کەی 40 ساڵ کەم نییە بۆ کارێکی واد نەکرد خوا لە خۆت ڕازی کەی بۆ کارێکی واد نەکرد ئاخر خێر بی بۆچی کارێکی واد نەکرد بە زیندوی لە دڵی خۆشەویستاندا بمێنیەوە سعدی کوڕی مەعاز حەوت ساڵ تەمەنی ئیسلامەتی هەبوو یعنی حەوت ساڵ بوو مسلمان ببوو بەڵام کاتێک کە شەهید بوو عرشی ڕەحمان عرشی خوا بۆی هاتە لەرزە اهتز له عرش الرحمن ئەوە دەبێت چی کردێ ئەو پیاوە چ بەرەکەتێک لە تەمەنیدا هەبووە هەتا هاوڵان دەفەرمون کاتی هەڵمانگرت جەنازەکەی لەسەر شانمان زۆر سوک بوو پیام ساسە فەرمی ئەوە فریشتە لەگەڵیان هەڵگرتون هیوامان هەیە لە تەمەنێکی کەمدا وەکو ئیمامی نەوەوی ڕەحمەتی خوای لەبێ لە تەمەنێکی کەمدا ئەم هەموو کتێب و نووسینەی هەیە خەڵکانێکیشمان هەیە حەفتا هەشتا ساڵ لە تەمەنی دەگوزەرێنێ پەنا بەخوا ئاخر شەڕە لە خراپەکاری ناوەستێ لە غەیبەت و بوختان و حەرام و لە کاتی پیریا دەکەوێتە تەماع و حیزبایەتی و ئەملا و ئەولا بۆیە بەڕێزەکانم دەبێت زۆر وریابین ئێمەی گەنجان هەمومان گەنجە بەڕێزەکان ڕێز لە پیرەمێردەکان بگرن لە پیرێژنەکان بگرن خۆ ڕێکخراوەکانیش کوا گوێتان لێ بۆ باسی پیرێژنان بکەن کوا گوێتان لێ بۆ باسی پیرەمێردان بکەن هەمووی هەر دەڵێ کچی جوان و کوڕی جوان ئەی مەگەر ئێوە جواتان لێ نایە ئەی مەگەر ئەوانە مرۆڤ نین ئەی کوا مافی مرۆڤ کوا مافی قەیرەژنەکان کوا مافی پیرێژنەکان کوا مافی پیرەمێردەکان بەڵام بگەڕێنەوە بۆ ئیسلام خەڵک نانتان پێوە دەخوا خەڵک نانتان پێوە دەخوا و ئەوە تا دەبینی خەڵوەتگەی پیری چاوەڕێ ئەوانەیەکەوە کەسێک نێ لە سایی ئیسلامدا خزمەتیان بکە جا ئەی خاڵە پیرەکان ئەگەر ئیسلام حاکم بێت ئەوە ئەو مافانەتان بۆ دابین کراوە دنیا و قیامەتان مسۆگەرە بۆیە هەوڵ بدەن بە هەوڵ و هیمەتان بە هەموو جۆرێک ئیسلام سەرخەن مسلمانان سەرخەن لە خزمەت دینی خوادا بن ئەی گەنجەکان ئێوەش پیر دەبن هەتاوەکو زووە فریای خۆتان کەون دایکەکان خوشکەکان ئاگاتان لە پیرێژنەکان بێ بەڵێ بە خزمەتکردنی بە زەحمەتە نەخۆشی زۆرە بەڵغەمی هەیە بۆڵەی هەیە ئەم پیرانە یەم سەردەمە نین یەم زەمانە نین لەگەڵ تۆ ناگونجێن بەڵام بۆیە خێر و پاداشتیان گەلێک زۆرە و ئەگەر داک و بابمان لێمان ڕازی نەبێت خواش لێمان ڕازی نابێت یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت پیرەکانمان خێر کەی خوایە ئێمەش بکەی عاقبەت خێر یا رب العالمین خوایە پیرەکانمان ئاخر خێر کەی خوایە گەنجەکانمان وا لێ بکەی ڕێز لە پیرەکان بگرن ڕێز لە باوە پیرەکان بگرن ڕێز لە داکە پیرەکان بگرن یا رب العالمین خوایە دەری و خێرمان لێ بکەیەوە خوایە ئیسلاح حاڵمان بکەی خوایە شیفا بۆ هەموو نەخۆشەکان بنێری بە تایبەتی ئەو نەخۆشانەی داوای دوعای خێریان کردووە ئەوانەی کە داوایان کردووە خوایە داوای کردوە لە بەڕێزتان شێرپەنجەیان هەیە سەڕەتان خوا شیفا بۆیان بنێریت خوا ڕەحمیان پێ بکەیت هەیە داوای کردوە بورانەوەیان هەیە خوا ڕەحمی پێ بکەیت هەیە داوای لە ئێوە کردوە قەرزدارە خوا خەرجەکانیان بۆ پڕکەی وا ڕەب العالمین هەیە داوای لە ئێوە کردوە کەوا کێشەی کۆمەڵایەتیان هەیە خوا بێ بەدەم کێشەکانیانەوە خوا کێشەکانیان بۆ چارەسەر کەی خوا کێشەی کۆمەڵایەتی و دادگاکانمان بۆ چارەسەر کەی یا ڕەبی خوایە ئەو خوشکانەی کە دانەمەزراون خوایە ئاواتەکانیان بێنە دی خوایە پیاوی ساڵح و کوڕی گەنج و جوانیان بەنسیب کە یا ڕەب العالمین یا ڕەبی خوایە ئەوەی ئاواتێکی شەرعیە ئاواتەکانیان بۆ بێنە دی خوا لە گوناهی دایک و باوکمان خۆش بی لە گوناهی خۆشمان خۆش بی شەڕ و ئاژاوە نەخێ وڵاتەکەمان یا ڕەب العالمین ئاشتی و هەرزانی لە کوردستانەکەمان بەردەوام بێ یا الله خوایە ئەوەی خێری دەیە بۆ ئەم میلەتە خوا توشی خێری کەیت خوایە ئەوەی شەڕی دەیە بۆ ئەم میلەتە خوا